دایکم وفاتی کردووە لە مانگی سێ سێی ئەم ساڵ معاشێکی مابوو بۆم وەرگرت ئایا ئەو پارەیە دەبێتە وەرەسە یان بۆی بکەم بە خێر یان بەدەل حەجی بۆ بکەم کە حەجی نەکرد بێ حەجەکە لە پێش هەموویەتی من باوکم دەیەوێت دایمە خەریکی ئیشکردن و پارە پەیداکردن بم منیش تازە خەریکی علمی شەرعیم ئەو گاڵتەی پێدێ هەرچەندە بەشی خۆشم پارە پەیدا دەکەم هەر لێم ناڕازیە ئایا تاوانبار دەبم براکەم ئەگەر بیەوێ بۆ ئەو پەیداکەی باوک و دایکت محتاجی تۆ بن محتاجی تۆ بن ئەو واجبە لەسرت یارمەتیان بدەیت ئەمما کە محتاجی ئەوان نییە بۆ تۆیانە دەیانەوێت تۆ پارە پەیداکەیت بۆ بژێوی خۆت و بۆ ژیانی خۆت و تۆش دەڵی بە ئەندازەی خۆم پارە پەیدا دەکەم و قەنەعەتت هەیە نەخێر لێرەدا گوێڕایەڵیکردنی واجب نییە تەڵەبی علمەکە پێویسترە چکە چۆن لاشەکەمان پێویستی بە پارەیە و پێویستی بە خواردنە واللهی دڵەکەشمان پێویستی بە علمە ئیمانەکەشمان پێویستی بە علمە بۆی تێبگەین لە دینی خوا و ڕێگای ڕاست بدۆزینەوە و خوا لێمان ڕازی بێ علمەکەشت کەسابەتە ئەوەش تیجارەتە لەگەڵ خوا و بۆ ڕۆژی قیامەتت